لاپەڕە نۆ ئاوێنەی ناو شەپۆلی ئاو یان جوانی بێوێنە من لە بەهاری هەموو جیهانە تەنها گوڵێکی زیوی نەبینم من لە ئاسمانی ساماڵی جوانە ئەستێرێکی شیری نەبینم من لە تەمەنی هەموو ژیانە هەر یادگارێکی دێری نەبینم قرچەی دەروون و ئاخ و هەناسە ئاوات و خۆزگە ئارەزوو تاسە پرشنگی شادی سامناکی ئازار فرمێسک و بزە پاییز و بەهار وەکوو تروسکەی کزی خەیاڵی شەپۆلی ونبوون ڕایانی ماڵی بەڵام متورفەی بەژن و باڵاکەت هەرگیز ون نابێ لە ئاسۆی هەستا هەمیشە نەخشە شۆخی کەڵەگەت. لەناو جوانترین وشەی هەڵبەستە.